ئەوە قسەیەکی خۆش لەسەر ئەوە طلبەیەکی شێخ ئەلبانی نەک طلبەی شێخ ئەلبانی بێت بەس لە مەجلیسی دانیشتوێن لە مەجلیسی عامی دەرس وتبووی تەمەنا دەکەم خوای گەورە وا بکە شێخ ئەلبانی یەک ئیشی بە من بێت بۆ ئەوەی بەسەر چاو بۆی بکەم و لێ نزیک بم زیاتر ئەویش شێخ ئەلبانی ڕحمەتی خوالێ بێ پێویستی بە مەختوتەیەک بووە مەختوتە دەزانن چیە ئەوەی کە دەستنووسی قەدیمە و ئێستا علەما دێن دەینووسنەوە جاریش تر تحقیقی دەکەن لەناو ئاوا لە دەرسی عام داوتوی مەخطوطەیەک هەیە دەڵێن لە فەلەستین هەیە ئەگەر برایەک مسلمانێک توانی بای بۆمان بێنێ کوڕەوت پی بەخوا فرسەتە ئەوە ئەو ڕۆژەیە کە من تەمەەن نام دەکرد سەفەر دەکات دەچێتە فەلەستین مەخطوطەکە دێنێ دێتەوە لە دەرگا دەدا دەرگای ماڵی شێغەلبانی ڕحمەتی خالی بێت شێخ ئەلبانی دەڵێ فەرمێ مین لە جێی خۆی کێیە دەڵێ شێخ من فلانە کەسم مەختوتەکەم بۆ هێناویت دەڵێ جەزاکە الله خێر لەوێ داینی لە پشت دەرگە داینێ و خوا خێرت بنووسێ بێ تااقەت دەبێت دوایی لە ناخۆیدا تووڕە دەبێت خوا من سەفرێکم کردو بۆ فەلەستین ئێستا لە پشت دەرگە داینێ دوایی دەچێ هەندێک لە مسلمانی تر نەسیحەت دەکەن ئێ برام وە نەبێ خۆ دوعای خێری بۆ کردووی لەوانەیە دوای بتبینێت دەست خۆشیشت لێ بکا بەڵام لەو لەحزەیەدا لەوانەیە مەشغوڵ بووبێت عوزرێکی هەبووبێ نەویستێتی ئللا دەبێ یەکسەر کەواتە دەرگا بکاتەوە جا